لە نوێژەکانی خۆیان بێ ئاگان و زۆر جار نایان کەن و گوێان نادەنێ. الذین هم یراءون. ئەوانەی کە ریا ئەکەن و نوێژەکانیان هەر بۆ بەرچاوی خەڵک ئەکەن و بە پێی ئەوە ناجوڵێنەوە کە نوێژ کردنی بە باوەڕی تەواوەوە پێویستی ئەکا لە سەر نوێژکەر کە ئەوەتە لە هەموو هەڵسوکەوتیکیا خوای لە یاد بێ و ئەوی مەبەست بێ و خراپە نەکا